بەشی پازدەهەم لە کتێبی عشق سەمای ژیانە لاپەراشتاونۆ خۆشەویستی فراوانی نعمەتە باگوان ئەگەر کەسێک نەبیت خۆشەویستی بناسێت و لەم تام و چێژەکەی سوودمەند بووبیت خۆشەویستی چی بەسەردا دێت مرۆڤ کاتێک گەشە ئاکات و باڵغە بێت لە بەرۆی کە پێویستی بە خۆشویستێ بێت خو دەست بکات بە خۆشویستن لێوان لێو بێت لە خۆشەویستی و لەگەڵ خەڵکیدا دابەشی بکات واتە بەڕاستی دەست بکات بە بەشینەوەی لە دۆخی یەکەمدا جەخت و دووپای لەسەر وەدەکات کە زیاتر وەربگرێت لە کاتێکدا کە لە دۆخی دووەمدا جەخت لەسەر زیاتر بەخشین و زیاتر دابشکردن ئەوەش بەبێ هیچ مەرجەکە واتە هەنگاونانە ناو قۆناغی گەشەکردن و باڵغ بوون پێداویستی هیچ پەیوەندێکی بە خۆشەویستیەوە نیە، خۆشەویستی فراوانی نیعمەتە، خۆشەویستی واتە تۆ بە ڕادەیەک پڕ سەرڕێژی لە کەف و کوڵ و خۆشی ژیان کە نازانی چی لێ بکەیت لەبەرەوە دەست دەکەیت بە دابەش کردن لەگەڵ خەڵکیدا، خۆشەویستی واتە تۆ ئەوەندە گۆرانی لە دڵتا زۆرە کە بە بێ ئاگات لە خۆت بێت لە بەری خۆتەوە دەیانڵێیتەوە بە بێ گوێدانەوەی کە بە بیسرێت هەیە یان نا، کاتێک کەسێکت لە خۆشەویستی سودمەند بێت ئیتر بە فیڕۆی نادات، بەڵام خۆشەویستی هەردەم بە ڕادەیەکی ئێجگار زۆر هەیە. ڕووبارەکان لە بەر تۆ بە گەڕ ناکەون، ئەوان هەردەم کە جووڵە و لە گەڕدان و چی تۆ هەبیت و چ نەبیت. تێراو کردنی تۆ یان ئاودانی کێڵگەکان لە گەڕ و سووڕدا نین. ئەوان تەنها لە گەڕدان. تۆ دەتوانی تینوێتییەکەت بشکێنی بەو ئاوە یان ئەم دەرفەتە لە کیسی خۆت نەدەیت. ئەمە بە خودی خۆتەوە بەستراوە، ڕووبار تەنها لەبەر تۆ ئاوی لەبەر ناڕوات، بەڵکو بۆ خۆی کەوتووتە جوڵانەوە و لەم کاتەدا بەڕێکەو تۆ بۆ کێڵگە و پێویستیەکانی دیکەت کەڵکی لێ وەرەگریت. کاتێک کە تۆ سودمەند بوویت لە خۆشەویستی لە یەکێکی تردا داواکەیت کە پێت ببەخشێت لە ڕاستیدا تۆ سواڵەکەیت یەکێکی تریش داوای عەشق لە تۆ ئەکات ئێستا هەردوو سواڵکەرەکە دەستەکانیان لە بەرامبەر یەکتردا کردووەتەوە هەرکامێکیان هیوادارە کێوی تیرانەوەی پێ ببەخشێت کە پێویستی پێیەتی سروشتیە ئەگەر لە ئەنجامدا هەرێک لەوانە حەز بە ملشۆڕی بکات بابەتی گومان لێڕێدایە ئەوانەی کە عاشقەبن لە خۆشەویستی سوودمەند نەبوون بۆی عاشقەبن و لە لایەکی ترەوە لە بەروەی کە خۆیان لە خۆشەویستی بێبەشن ناتوان پێشکەشی کەسێکی تری بکەن خاڵێکی ترەوەیە کە مرۆڤی پێنەگەشتووی ناباڵغ عاشقێکی مرۆڤێکی وەک خۆیە بێت با تاویندار و گیاندارێکی پێنەگەشتوو ناباڵغی تر چونکە هەروانە دەتوانن لە یەکتر تێبگەن هەر بەم شوی مرۆڤێکی پێگەشتوو باڵغیش عاشقی مرۆڤێکی وەک خۆیە بێت کێشەی سەرەکی خۆشەویستیەوەیە کە سەرەتا مرۆڤێ بێت بگاتە پلی کە ماڵی مانەوی ئەو ساعتوانێت هاودەمێکی خاون کە ماڵ پەیدا بکات خەڵکە پێنەگەشتۆ ناباڵغەکان ناتوانن سەرنجی ئەو بەلای خۆیاندا ڕابکێشن بۆ نمونە مرۆڤێکی تەمەن بیست و پێنج ساڵ هیچ کاتێک ناکەوێتە داوی خۆشەویستی منداڵێکی دوو ساڵانە وشەی کەوتنە داوتان لە بێرچاو بێت کاتێک کە تۆ گەشت بیتە گەشەکردنی دەروون و مانەوی هیچ کاتێک ناکەویتە داوی خۆشەویستی منداڵێکەوە ڕوودانی شتێکی ئاوەها ممکن نییە چونکە ئەم بابەتە زۆر پوچ و پێمانە دێتە پێش چاو ڕاستێکی لەوەی کە مرۆڤێکی خاوەن کە ماڵ و هیچ کاتێک ناکەوێتە دێوی خۆشەویستیەوە بەڵکو لە ڕێگەی خۆشەویستی و ئازادی و سەربەستی بەدەسێنێت کەوتنەدا و تەنها لە مرۆڤە گەشە نەکردو باڵغەکانەوە شێتەوە ئەوان پێیان ببێت بە چاڵی خۆشەویستی و دەکەونە داوەوە لەبەروی کە عاشق ببن بە زۆر دەتوان خۆیان لەسەر پێبەند بکەن بەڵام کاتێک عاشق بن ئیتر دەفەوتێن و ناتوان لەسەر پێی خۆیان بوەستن هەرکە ژنیان پێی و دڵویستی خۆیان بدۆزنەوە ئیتر خۆیان دەدەن بەدەستەوە لە ڕاستی دابان هەردەم تیار بوون بۆی کە بکەونە داوەوە و یەخسیر بکرێن ئەوان پێویستیان نیە بۆ تەنیا بوون و سربەخۆ بوون بەڵام مرۆڤێکی باڵە خاوەن توانەی یەگرتنە کاتێک کەسێکی لەم چەشنە خۆشەویستیەکات ئەم کارە بە بە هیچ قەید و مەرجێک ئەنجام دەدات ئەو تەنها خۆشویستی خۆیە بەخشێت کاتێک مرۆڤێکی خاونگەماڵ خۆشویستیەکات سپاس و پێزانینی هەیە بۆ ئەوەی کە تۆ خۆشویستیەکێک قوبول کردووە نەک بە پێچەوانەوە ئەو چاوەڕوانی ئەوە لە تۆ ناکات لە بری ئەوەی خۆشویستێکی تۆ سوپاسی لێ بکەیت بە جۆرێک ئەو هەرگیز پێویستی بە سوپاسکردنی تۆ نیە لە ڕاستیدا و سوپاسی تۆ دەکات تۆ وەرگرتنی خۆشویستیەکەی کاتێک کە دوو مرۆڤی باڵغ گەشە سندوو یەکتریان خۆشوێت یەکێک لە گەورەترین ناتەواوی دژایەتێکەکەیان ڕوو دەدات یەکێکیان لە جوانترین ڕازاوترین دیاری ڕوودەدات بەیەکەوە لامە کاتدا لە گەوری و تەنیایدا بەسەربن ئەن بەڕادەیەک تیاڵکێش یەکە بن کە دەڵیت بوون بەیەک بەڵام ئەو یەکبوون و یەکێتە تاکایەتی و هەبوونی سربەخۆی هەرێک لەوان لە ناوبات لە ڕاستیدا کەسایەتی و تاکایەتەکەیان بەرزتر و بڵندتر دەکات ئەو دوانە هاوکاری و دەستگیرۆی یەکترەکەن تا زیاتر زەربەز بن لە پەیوەندی نێوانیاندا سیاسەت و درۆ و فێڵ و هەوڵدان بۆ زاڵبوون بەسەر یەکتریدا وجودی نییە ئایا دەکرێت مرۆڤ بەسەر کەسێک داهشقێت و خۆشویستی دەبێت زاڵ بێت کاتێکە لانە و ماڵی ناخی خۆت بدۆزیتەوە کاتێکە خۆت بناسی ئەو کاتە خۆشویستی ڕاستەقینە لە نەختەوە سەر دەردەهێنێت و گەشاکات بۆ نەخۆشەکەی بە دەوروبەردا بڵاوە بێتەوە بەم هۆیەوە خەڵکانی توش لە خۆشەویستیەکە سوودمەند ناکەیت بەڵام چۆن دەتوانین شتێ خەڵاتی خەڵکی بکەیت کە خۆت سوود لێ نەبینیوە کەواتە مەرجی سەرەکی پێویست بۆ وەرگرتن و بەخشینەوەی کە سەرتا چۆن سوود لەو شتێک کە دەتوێت ببەخشی بینی بێت مرۆڤ کاتێک کە دەیوت شتێک پێشکەش بکات دەبێت شتێکی پێبێت بەڵام مرۆڤ ئەم قسانە دەبیستێت و لیان دەگات بەڵام ئەو گرفتێک کە لێردا دێتە پێشەوەیکە تێگەشتن تەنها کردارێکی مێشکی واقلیە بەڵام کاتێک ئەم قسانە بە گیان و دڵ و هەموو وجودەوە دەرک بکەیت و ڕاستیت بۆ دەربکەوێت ئەوسای تر هیچ جۆرە بەربەستێک لەم بارەیەوە بۆ دروست نابێت ئەو کاتە هەموو پەیوەندیانت لە بیرۆچێتەوە کە بنتۆی پاشکۆیەتی هەموو هەوڵ و تێکۆشانێک لە پێناو خۆت هاوایە و لەم پێناوەدا ناخی خۆت پاک و خاوێنەکەیت و باگابوون و شاری خۆ زیاترەکەیت هەتا زیاتر هەستی نزیک بوونەوە لە گشتایەتی و گشت لە تۆدا گەشە بکات بەو ڕێژەیەش بەوە دەزانین کە خۆشەویستی وەکو دیاردەیەکی لاوەکی هێدیێدی لە ناخی تۆدا ڕشکدا دەکوتێت ئەم خۆشویستیە پێویستی بە دووبارەوتنەوە بە ڕسمیناسین و شایەتیدان نییە پێویست بۆ ناکات کەسێک بیت و لە تاماکی سوودۆر بگرێت ناسین و خۆشویستی لەلایەن کەسێکی ترەوە کردارێکی چاوەڕوان نەکراوە ناخەملێت و پێداویستی بوون و مانوی خۆشویستی نییە خۆشویستی درێژە بە ڕێگەی خۆیدا دەدات و بەگەڕەکەوێت تەنان دەگەر کەسێکیش نەبێت کە ئاکامەکی بچێژێ و بناسێت کە پیت و پەرەکەتەکەی خۆشحاڵ و کامەران بێت خۆشویستی لە هەموو دۆخێکدا لەگەڕدایە وا بروست و کاریگەری ئەم بەگەڕکەوتنە کە تۆ هەستی کامەرانی و بەختیەوەریت لە لا دروست دەبێت ئەم بەگەڕکەوتنە لە ڕاستیدا وزەی ژیانی تۆیە وا دابنی لە ژوورێکی خاڵیدا دانیشتی وزە لە تۆدا بەگەڕ کەوتووە و کەشوهەوای ژوورەکە سەڕێژە لە خۆشەویستی کەس لە ژوورەکەدا نیە دیوارەکان سوپاست لێ ناکەن کەسێک نیەم خۆشەویستێ بناسێتەوە لە تام و چێژێکی سود وەربگرێت بەڵام ئەم مەسەلە لە هیچ ڕوویەکەوە گرنگ نیە گرنگەوەی کە گەورەی تۆ ئازاد دەبێ و دەکەوێت هەڵسوڕان و هەست بە کامەرانی و بەختەوەریەکەت گوڵێک لە بەرۆکە بۆنەکەی بەهۆی هەواوە بڵاوبێتەوە زۆر خۆشحاڵە، ئیتر ئایەگەڕی هەواکە شتێک سەبارەت بە ئەم بۆنە بزانێت یان نەزانێت هیچ فەرقێکی بۆ گوڵەکە نییە، بە هەر جۆشنێک بێت من بوونم هەیە، بوونی من بە ئێوەوە نەبەستراوەتەوە، کاری من هیچ پەیوەندییەکی بەو کەسانەوە نییە کە لە دەوری من خڕبوونەوە، هەموو هەوڵ و تێکۆشانێکی من بۆ ئەوەیە کە ئێوە لە من جیا ببنەوە و سەربەخۆ بن و پشت بە من نەبەستن، من بۆیە لێرەدام تا سەربەستی بە ئێوە ببەخشم و من نامەوێت بەر لە ئێوە بگرم و ڕێگرتان بم و دەست و پێتان ببەستم، من تەنها وامەوێت کە ئێوە خۆتان بن، و ئەگەر ڕۆژێک ببێتە پێش ئەوەی کە ئێوە پشت بە من نەبەستن و سەربەخۆ بن، ئەوسا بەڕاستی دەتوانن منتان خۆش بوێت، بەڵام پێش لەوە ناتوانن. من ئێوەم زۆر خۆشەوێت، بەدەست خۆم نییە، بەس لەسەر ئەوە نییە کە ئایا من دەتوانم ئێوەم خۆش بوێت یاخود نا، من تەنها خۆشەویستییەکەم. ئەگەر ئێوە لەم هۆڵەدا نەبن، هیچ فەرقێک ناکات ئەم هۆڵە پڕبێت لە خۆشەویستی من، ئەم درەختانە خۆشەویستییەکەی من وەرەگرن و باڵندەکان سوود لێ وەرەگرن. تەنانەت ئەگەر ئەم درەخت و باڵندانەش دیار نەمێنن دیسانیش هیچ فەرقێک ناکات بە هەر چەشنێک بێت خۆشەویستی لەگەڕدایە لە بەرۆی کە خۆشەویستی هەیە کەواتە بەگەڕەکەوێت خوێنەری یازیز لێرەدا هاتی نەکۆتیای بەشی پازدەهام لە کتێبی عاشق سەمای ژیانە.